دانتی دەیزانی کە چ شتێک چاوەڕوانی دەکات لە میلانۆ، بۆیە بڕیاری ڕاکردنی دا، بەڵێ، بەرگەی برسێتی و سەرمایی نەدەگرت، مناڵەکانی تریش لەگەڵیا ڕایان کرد، بەڵام هەوڵەکەیان سەری نەگرت و دەستگیر کران و بە زۆر لە دەریای باران و تۆفان بەڕێ کران، کە نازانن پاشەڕۆژیان چی دەبێ. من ئەترسم بەرەمەکە بەسەرمان ناوەرگەڕێت یامان کەو خوای گیان بمە لەوانیە زانی ڕزگارمان بوو بەڵێ. ئەلفرێدۆ ئەبێ زیندوو بێ؟ نازانم با چاکەتەکە لەبەر کەینەوە زۆر باشە. لەشی زۆر تەڕە پێویستە ئێمەش خۆمان گەرم بکەینەوە نەوەکو ناخۆش کەوین زووکە دەی دەی یارمەتیم دە. ئەو زیندووە. یەڵا باشە با هەوڵدەین دەستەکانی بجوڵێنین ئاوا. ساردە بەڵێ. تۆ بۆ تۆزێ ناخەوی؟ من ئاگام لە ئاگرەکە بێ. نامەوێ لەگەڵت دەمێنمەوە. ڕۆمیۆ، تەنها لە باوکم نەبێ. مەبەستت چیە تێنەگەیشتم؟ باشە. باوکم پێی وتم پیاوی ئازا ئەو کەسە نیە کە چاوەڕوانی لاوازی بەرامبەری بکات و ئینجا پێی بوێرێ و هێزی خۆی پێ پیشان بدات بەڵکو پێویستە یارمەتیان بدات و هاریکاریان بکات تا بەسەر گرفتەکانیاندا زاڵ بن. ئایا ئەزانی وام هەزە کرد باوکم داوام لێ دەکا یارمەتی پیاوە ڕەشەکە بدەم ئەی تو ئەلفرێدۆ لەبەر چی تۆ ڕاناکەی ئێستا؟ بۆچێ ڕابکەم؟ جا من بەرەو چیە بچم؟ پێم بڵێ بۆچێ؟ ها؟ دایک و باوکم پێش چەند مانگێک مردن ها؟ وە دووریش کەوتمەوە لە یانکە یانکە؟ نەیئەتوانی زۆر بێتە ماڵەوە لەبەر سەرقاڵی بەکارەکەی دایکیشم لەبەر نەخۆشی نەیدەتوانی لە ژوورەکەی دەرچێت من و یانکەش زۆربەی کاتەکان بەیەکەوە بووین و یاریمان ئەکرد و قەت لێک بێزار نەئەبووین. بەیەکەوە زۆر دڵخۆش بووین تاوەکو کارەساتەکە ڕوویدا. کارەسات؟ من هەر لەو ڕۆژەوە پێویست بوو لەسەرم پارێزگایی لە یانکەی خوشکم بکەم تا ئەو ڕۆژە هات کە لە یەکتر جیا بووینەوە. ئەلفرێدۆ، دەزانم تۆ خوشکەکە و زۆر خۆشەویست، بێگومان ڕۆژەکە بێ پێشیات بیتەوە. خۆزگە ئەخوازم بەڵام کارەکە زۆر ئاڵۆزە. ئێستا ڕۆژ هەڵدێ ڕۆمیۆ من ئەمەیە سو گەورە بم برێ بیر ئەمەوێ ژیان بناسم و لێوە فێر ببم وە بێگومان ئەمەوێ یانکەی خوشکم بدۆزمەوە. ڕۆمێۆ زۆر بە ڕوانینێکی سەرسوڕمانەوە تەماشای ئەلفرێدۆی دەکرد. ئەمەی لە ئاشکرا بوو کە هاوڕێکەی زۆر لەوە پێگەیشتووترە. بەڵام ئەلفرێدۆی بەستەزمان لەناو دڵی ئازارێکی گەورەی حەشاردابوو کە ناتوانێ دەریببڕێ. ئەلفرێدۆ، ئەبێ بیخەینە سەر دارەکە. سوپاس بۆ خوا کە تۆ سەلامەتی. لەبەر چی منت ڕزگار کرد؟ ڕۆمیۆ بو یارمەتی دایت ئەو کوڕێکی زۆر چاکو ئازایە حەز دەکا یارمەتی خەڵکی بدات. پیاوە ڕەشەکە لەوە تێنەگەیشت لەبەرچی ڕۆمیۆ یارمەتی داوە و لە مردن ڕزگاری کرد. ڕۆمیۆ ژیانی ئێمەی ڕزگار کرد پێویستە پاداشتی خۆی وەربگرێ. گەورەم چیتر مامەڵە بە ڕەقی لەگەڵ ڕۆمیۆ مەکە ها. ئێوە هەر لێرە بن. گەورەم تکایە تۆ پێویستە لەسەرت سوپاسی ڕۆمیۆ بکەیت پێش ئەوەی بڕۆی ئەی وانیە؟ نەخێر. ها؟ لەبەر چی؟ بەکشەوە! من سوپاسی کەس ناکەم. بۆ ئێوە پێویستی نەدەکرد منتان ڕزگار بکردبایە. ها؟ هێی، کەسە بینی؟ نەوەڵا، هیچ شتێ لامنەوە دیار نییە. کەشکەکە دەمێکە شکاوە، زەحمەتە بینێنەوەیان. پێ چێ ئێمە دوا کەوتبین؟ بەڵێ ڕاستە، گوایە ئەڵێن ئەو کەشتیە پڕی بووە لە مناڵی بچووک. منداڵ؟ بەڵێ، پیاوە ڕەشەکە لە نۆکارلۆوە ئەمانەی هێناوە بۆ ئێرە و ئەڵێن ئەیانبات بۆ شار و دووکەڵی توونەکانیان پێ پاکەکاتەوە و بەرامبەر ئەوە پارەیان پێ وەرەگرێ بۆ خۆی. ئای چەند دڕندەیە، خۆزگە چاوم پێی بکەوتایە تا سەری پان کەمەوە. پاش کەمێکی تر ئەگەڕێمەوە لات. بیگۆڕە وازم لێ بێنە هێشتا نەنکم خەبەری نەبۆتەوە ها خۆر هەڵاتوە. ئەلفرێدۆ بۆ کوێ ڕۆی؟ من نازانم. سەرکەوە دای. پێویستە زوو لەو گوندە دوورکەوینەوە. ئەی ئەو ئاڕبانەی کێیە؟ ئەو کوڕێکی زۆر باش و ئازایە ڕۆمیۆ ژیانی ئێمەی ڕزگار کرد پێویستە پاداشتی خۆی وەربگرێ گەورەم چیتر بە ڕەقی مامەلە ڵەگەڵ ڕۆمیۆ مەکە. ها؟ ڕۆمیۆ! ڕۆمیۆ، تۆ سەلامەتی؟ باشە، ئێمە بەپێ خۆمان ئەچین بۆ میلانۆ، ڕاش ناکەین لە دەستت. ئیتر وازمان لێ بێنە. خەمت نەبێ دواش ناکەوین. ئەی وا نییە؟ کاری خۆمان ڕێک دەخەین. لەوێ چاوەڕێمان بکە. مەترسە، خەمت نەبێ ئێمە هەرگیز دواناکەوین. خۆت دڵتەنگ مەکە، من دڵتەنگ نیم. تۆ بەڵێن دەدەی کە ئیتر جارێکی تر لێمان نادەیت؟ ڕۆمیۆ نەیدەزانی پیاوە ڕەشەکە بیر لە چی دەکاتەوە و لەبەر چی مامەڵەی لەگەڵیاندا گۆڕاوە، بەڵام هەستی دەکرد ئەو ڕێگە درێژە خەریکە بەرەو کۆتایی دەچێت و شاری میلانۆ لە دوورەوە دیارە. دەبێت چ جۆرە ژیانێک بەرەنگاری ڕۆمیۆ و ئەلفرێدۆ بێتەوە؟ دەبێت چییان بەسەر بێت؟ دەبێت کەسی دیکە بدۆزنەوە لەو مناڵانەی لەسەر پشتی بەلەمەکە بەیەکەوە بوون؟ ڕۆمیۆ هەروەکو جاران گەشبینە،